هەرکەسێک هیجرەتی بۆ لای خوا و پێغەمبەرەکەی بە مەبەستی ڕەزامەندی ئەوان کردبێ ئەوا هیجرەتەکەی بۆ لای خوا و پێغەمبەرەکەی بۆ هەژمار دەکرێت هەر کەسێکیش لەبەر ماڵێک کە دەستی بکەوێت یان ئافرەتێک کە مارەیی ببڕێت هیجرەت بکات ئەوە هیجرەتەکەی بۆ لای ئەو شتەیە کە هیجرەتی بۆ کردووە لەبەر ئەوەی هیجرەت هۆکاری شەرەف سدوڕی ئەم فەرموودەیەیە هەر بۆیە تەوەری سەرەکی فەرموودەکە هیجرەتە بە گوێرەی ڕیوایەتەکە سەروەری جیهانیان بە بۆنەی ئەم ڕووداوەی خوارەوە ئەم فەرمایشتەی فەرمووە هاوڵان لە پێناوی خوادا مەکەیان بەجێ هێشت و بەرەو مەدینە هیجرەتیان دەکرد بەڵام یەکێک لە هاوڵان کە ناوەکەی نازانین لە بەرخاتری ئافرەتێک بە ناوی ئوم قەیسەوە کە خۆشی دەویست کۆز دەکات بە دڵنیاییەوە ئەم زاتە باوەڕدار بوو بەڵام نیەت و بیرکردنەوەکەی پێش ڕفتارەکانی نەکەوتبوو ئەویش هەر موهاجیر بوو بەڵام موهاجیری ئوم قەیس. ئەو هەموو زەحمەت و ناخۆشیانەی کە تەنیا لە پێناوی خوادا دەچێژرا ئەم لە پێناو ئافرەتێکدا چەشتی. ئیدی ئەم ڕووداوە بێ ئەوەی ناوی کەسی تێدا بهێنرێت بوو بە بابەتی ئەو فەرموودە پیرۆزەی لە سەرەوە ئاماژەمان پێدا. جا لەبەر ئەوەی تایبەتی بوونی هۆکار ڕێگر نییە لە گشتگیر بوونی حوکم، ئەوا حوکمی فەرموودەکە گشتگیرە و هەموو کەسێک و هەموو ڕووداوێک دەگرێتەوە. نیەت، بەڵێ، نەک تەنها هیجرەت، بەڵکو تەواوی کار و کردەوەکان بە گوێرەی نیەتە. ئەگەر مرۆڤ تەنها بە نیەتی خوا و پێغەمبەرەکەی هیجرەت بکات ئەوا لە بەرامبەردا خوا و پێغەمبەرەکەی بەدەست دەهێنێت ئەمەش لە نوێژ و ڕۆژ و زەکاتیشدا هەروایە هەروەک لە فەرمودەیەکی پێشووتریشدا باسی لێوەکرا ئەو مرۆڤەی ڕەچاوی مافەکانی پەروەردگار بکات هەمیشە پەروەردگار لە پەناخۆیدا دەبینێتەوە ئەم لە پەنابوونەش لە شێوەی ڕەحمەت و چاودێری و کەرەمی خوای گەورەدا تەجەلی دەکات کاتێک مرۆڤ ئەمانەی دەست کەوت، دەجۆشێ و لەخۆ دەچێ و دەچێتە سوجدەوە و هەوڵ دەدا کە زیاتر لە خوای خۆی نزیک ببێتەوە. هەتا لە خوای خۆشی نزیک ببێتەوە، ئەم هەست و شعورە لە سەرجەم کار و کردەوەکانیدا ڕەنگ دەداتەوە. وەختێکیش لێرە دەپەڕێتەوە و هەنگاو بەرەو ئەو جیهانە دەنێ کە هەموو شتێکی تێدا گۆڕاوە و شکڵێکی تری وەرگرتووە، واتە لە گۆڕدا، لە بەرزەخدا، لە حەشردا، لەسەر پردی سیراتیشدا لە سایەی باڵادەستی ئەم شعورەدا هەمیشە خوای گەورە لە پەنای خۆیدا دەبینێتەوە. خۆ ئەگەر کردەوەکان بتوانن بیگەیەننە لیواء الحمد ئەوا لەوێشدا بە دیداری سەروەری هەردوو جیهانیان علیه الصلوة والسلام شاد دەبێت و سەرفرازی هاوەڵێتیەک دەبێ کە ئەندێشە لە دەرکیدا دەسەوەسان دەمێنێ لە کاتێکدا ئەو کەسەی نیەتی بۆ خوا نیە سەرباری هەموو ڕەنج و کۆششەکانی ئەگەر مەبەستی لە هیجرەت دەستکەوتنی دڵی ئافرەتێک بووبێ، ئەوا تەواوی ئەو چەرمەسەرییانەی کێشاونی، بە خاتری چەند ئارەزووێکی جەستەیی بوون و هیچی تر. بە واتایەکی تر، هەموو ئەو ناڕەحەتییانەی چەشتوونی، دەبنە تۆزی بەربا و خەسارەتمەند و ڕەنجەڕۆ خۆیەتی. ئەو مرۆڤانەی هەردەم ژیانێکی جەستەییانە بەسەر دەبەن و هەموو هەڵسوکەوتێکیان لە چوارچێوەی تێرکردنی ئارەزووە جەستەییەکانیاندا خۆی دەبینێتەوە و بۆ جارێکیش بێت گوێ نادەن بە دەنگی ڕۆح و ویژدانیان؟ ئەوانە لە پای هیچ دێن و دەچن و ژیانیان لە بێهودەییدا بەفیڕۆ دەدەن و هەرگیز ئەو ئەنجامە بەدەست ناهێنن کە کەسانی ژیانیان بۆ خوا تەرخان کردووە بەدەستی دەهێنن. مەگەر پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم، لە فەرمایشتێکی تردا نافەرموێت. نیە المومن خیر من عمله. نیەتی باوەڕدار لە کردەوەکەی خێرترە. چونکە لە ڕاستیدا مرۆڤ هەرچەندێکیش هەوڵ بدات هێشتا هەر ناتوانێت دەستی بگا بەو کارەی کە لە نیەتیدایە. ئەوە ڕەحمەتی بێ سنووری خوای باڵادەستە کە لە کار و کردەوەکانماندا زیاد لە خودی کردەوەکە بە گوێرەی نیەتی دڵمان مامەڵەمان لەگەڵدا دەکات. هەر بۆیە ئەو پاداشتەی نیەت دەستی مرۆڤی دەخات بە دڵنیاییەوە زۆر لەوە زیاترە کە لە کردەوەکانیەوە دەستی دەکەوێت جا بۆیە لەم ڕۆشەوە نیەتی باوەڕدار لە کردەوەکەی خێرترە لێرەدا سەرنجتان بۆ لای فەرمودەیەک ڕادەکێشم کە پەیوەندی بە بابەتەکەمانەوە هەیە سەروەرمان لەو فەرمودەیەدا دەفەرموێت الا وان فی الجسد مضغە اذا صلحت صلح الجسد کله واذا فسدت فسد الجسد کله الا وهی القلب. ئاگادار بن، لە جەستەی مرۆڤدا پارچە گۆشتێک هەیە، ئەگەر ئەو چاک بێت، هەموو جەستەکە چاک دەبێت. خۆ ئەگەر تێک بچێت و خراپ ببێت، ئەوا هەموو جەستەکە خراپ دەبێت. بزانن ئەوە دڵە. ئەگەر بە ئیخلاسەوە کار بکەن، ئەوا هەموو ئەو تۆوانەی دەیچێنن، بێشک چاو بە ڕووی ژیاندا گوشاد دەکەن. لەوانەیە لە سەرەتاوە وەک نەونە مام سیس و لاواز دەربکەون، بەڵام بە تێپەڕبوونی کات، هەریەکە وەک سەرویەکی سەرکەش بە ئاسماندا دەچن. ئێوەش لە دواڕۆژدا لە ژێر سێبەرەکانیاندا دەحەوێنەوە. بەڵێ، کردەوەکان بە گوێرەی ساغ و دروستی نیەتەکانتان چەکەرە دەکەن و گەشە دەسێنن. تا دواجار لە شێوەی میوەی بەهەشدا خۆیانتان بۆ دەنوێنن. هەروەها بەهۆی نیەتەوە عادەت و خووەکانی مرۆڤ حوکمی عیبادەت وەردەگرن. ئەو کەسەی بە نیەتی عیبادەتی شەوەوە دەنوێت، تەنانەت هەناسەکانیشی بە زیکر بۆ حساب دەکرێن. جا ئەگەر وانەبواە چۆن دەکرا بەم تەمەنە کورتە و بەم تۆزە کردەوەیە بەهش بەدەست بێت بەڵێ ئەگەر بڕیار بێت ژیانێکی هەمیشەی پێشکەشی ئیمانداران بکرێت ئەوە ئەمە لوتف و بەخششێکی ئیلاهیە بەو نیەتە دەبەخشرێت کە بۆ بەندایەتی هەمیشەیی هێناویەتی ئیتر بەم شێوەیە نیەتەکەی بەهشتێکی نەبراوەی دەست دەخات لەلایەکی ترەوە هەمان شت کافریش دەگرێتەوە واتە ئەویش شایانی دۆزەخی نەبراوەیە بەڵێ، ئێمەی خواپەرست بە نیەتی بەندایەتیە ئەبەدیەکەمان شایستەی چوونە بەهەشت دەبین، بابای کافری شەروا، واتە بە نیەتی کوفران و سپڵەییە ئەبەدیەکەی شایانی چوونە دۆزەخ دەبێت. بەڵێ، ئەو ئیکسیرەی نرخ و بەها دەبەخشێتە کردەوەکانمان، هەر لە بچووکترینیانەوە هەتا گەورەترینیان و وەک بڵێی گیان دەکات بە بەریاندا، تەنها و تەنها نیەتە. بگرە، لە کارە چاکەکاندا زۆر شت هەیە کە تەنها بەهۆی نیەتەوە دەستگیرمان دەبێت بۆ نمونە گەر مرۆڤێک نیەت لە چاکەیەک بهێنێت بەڵام دواتر نەتوانرێت ئەنجامی بدات ئەوا پاداشتەکەی هەر بۆ دەنووسرێت ئەگەر ئەنجامیشی بدات ئەوا بە گوێرەی حاڵەتەکەی جار هەیە دە هێندە جار هەیە سەد هێندە و جاری واشەیە زۆر لەوە زیاتر پاداشتی دەدرێتەوە ئەمە لە حاڵێکدا کە ئەگەر خراپە هەر لە نیەتدا بمێنێتەوە بە گوناه نانووسێت کاتێکیش خراپەکە ئەنجام دەدرێت تەنها بە یەک گوناه دەنوسرێت، بە دڵنیاییشەوە گوناهی هەر خراپەیەک داخوازی سزایەکە لە جۆری خۆی. هیجرەت، لەم نێوەندەدا نابێ ئەوەش لە یاد بکەین کە لە فەرموودەکەدا گرنگیەکی تایبەت دراوە بە هیجرەت، ئەگەرچی بە واتا تایبەتەکەی، هیجرەت کۆتایی پێهاتووە، وەک چۆن پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەفەرموێ. لا هجرة بعد الفتح. لە دوای فەتحی مەکەوە هیجرەت نەماوە. بەڵام بە واتا گشتیەکەی، هیجرەت بەردەوامە و تا ڕۆژی قیامەتیش هەر بەردەوام دەبێت. چونکە هیجرەت دەستە خوشکی جیهادە، پێکەوە لە دایک بوون و پێکەوەش دەژین، هەر پێغەمبەری سەروەر خۆشیەتی پێمان ڕادەگەیەنێ، کە جیهاد تا قیامەت دەمێنێت ئەوەتا لەم بارەیەوە دەفەرموێ. الجهاد ماض الی یوم القیامە. جیهاد هەتا ڕۆژی قیامەت بەردەوام دەبێت. بەڵێ، هەر مرۆڤێکی باوەڕدار و خاوەن بانگەواز کە لە پێناوی ڕوونکردنەوە و گەیاندنی حەق و حەقیقەت بە دەروونە محتاجەکان لە دایک و باوک و یار و یارانی جیا دەبێتەوە و نیشتیمانەکەی جێ دەهێڵێت و شار بە شار و وڵات بە وڵات دەگەڕێت تا دڵەکان بە نووری پەیامەکەی ڕووناک بکاتەوە، بێگومان دەچێتە ناو بازنەیەکی چاکەکێشی هیجرەتی نەبڕاوە، بە دڵنیاییشەوە پاداشتی شایستەی خۆی وەردەگرێت، لە لایەکی ترەوە پاداشتی ئەو هیجرەتەی لە پێناوی خوا و پێغەمبەرەکەیدا ئەنجام دەدرێت، چوارچێوەیەکی دیاریکراوی بۆ دانەنراوە، لەوانەیە ئەمە ئاماژەیەک بێت بۆ ئەوەی کە پاداشتی ئەم جۆرە کردەوانە لەو دنیا لە شێوەی دیاریەکی چاوەڕوان نەکراو پێشکەش دەکرێت، بە واتایەکی تر فریشتەکان کارەکە وەک خۆی تۆمار دەکەن، پاداشتەکەشی خوای میهرەبان خۆی تەقدیری دەفەرموێت. واژەی انما کە لە سەرەتای فەرموودەکەدا هاتووە واتای حەسڕ دەگەیەنێت، بەم پێیە واتاکە بەم جۆرەی لێدێت، کارەکان تەنها بە نیەت دەبنە شایەنی ئەوەی بە کار لە قەڵەم بدرێن، ئەمەش ئەوە دەگەیەنێت کە هیچ عیبادەتێک بەبێ نیەت قەبوڵ نابێت جا ئەگەر مرۆڤ بەبێ نیەت هەزار ڕەکات نوێژ بخوێنێ و چەندین ساڵ برسی دانیشێ و چی ماڵ و موڵکی هەیە سەرفی بکات و بچێ بۆ حەج و هەموو ڕوکنەکانیشی بەجێ بهێنێ ئەوا ئەو کەسە نە نوێژی کردووە نە ڕۆژی گرتووە نە زەکاتی داوە و نە فەریزەی حەجیشی بەجێ گەیاندووە کەواتە ئەو شتەی هەموو ئەم جوڵە و هەڵسوکەوتانە دەکات بە عیبادەت نیەتە. هیجرەت لە گوناه ئەگەر جارێکی تر چاوێک بە بابەتەکەدا بخشێنینەوە دەبینین کە پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم لە سەرتاوە بابەتێکی فراوان و هەمەلایەنەی وەک نیەتی بە سێ وشە ڕوون کردوێتەوە دواتریش بە دوو سێ ڕستە ئاماژەی بۆ بابەتێکی قووڵ و ناوەڕۆکداری وەک هیجرەت کردووە. جا جێکردنەوەی سەرجەم هیجرەت و موهاجرەتەکان هەر لەو هیجرەتەوە کە بە واتای دوورکەوتنەوە لە گوناه دێت تا ئەو هیجرەتانەی کە تا ڕۆژی قیامەت لە ڕێگەی خوادا دێنە ڕێ لە دوو سێ ڕستەدا و دەربڕینیان بە شێوازێک کە سەهلی ممتنیع بێت تەنها و تەنها کاری ئەو زاتەیە کە فەرمایشتەکانی وەک لەعل و گەوهەر وان. پێم وایە ڕوونکردنەوەی ئەم بابەتەش لە جێی خۆیدا بێت. گەورەترین موهاجیر ئەو کەسەیە کە لە گوناه دوور دەکەوێتەوە و لە غەیری خۆشەویستی خوا، هەموو خۆشەویستیەکی تر لە دڵیدا دەسڕێتەوە و فڕێی دەدات. جارێکیان ئیبراهیمی کوڕی ئەدهەم کەوتبووە ڕاز و نیاز لەگەڵ پەروەردگاریدا. پەروەردگارا! بە عیشقی تۆوە دڵبەست بووم. هەرچیشتە لە غەیری تۆ پشتم تێکردووە و ڕووم لە قاپیت ناوە، لە دوای تۆ، چاوم چۆن ببینێ غەیری تۆ؟ لەو کاتەدا کە لەگەڵ ئەم دوو ئایەنەدا بە قوڵترین زەریاکانی بوونی خۆیدا دەگەڕا و لە ئاسمانی مەعنەوی ئەم دوو ئایەدا باڵی بەیەکدا دەدا، لە کەناری کەعبەدا کوڕەکەی دەبینێت. کوڕەکەشی ئەم دەبینێت. حەسرەتی ساڵانێک دووری بەرەو یەکتر دەیانخاتە ڕێ. ڕێک لەو کاتەدا کە باوەش بەیەکدا دەکەن و شنەی دیداریان حەسرەتی سینەی پڕ غەمیان بە با دەکات، ئیبراهیمی کوڕی ئەدهەم گوێی لە هاتفێک دەبێت، ئیبراهیم! لە دڵێکدا جێی دوو خۆشەویستی نابێتەوە. ئیتر لەو کاتەدا ئیبراهیم ناڵەی دووەمی لێ بەرز دەبێتەوە و دەڵێ، پەروەردگارم! ئەو شتەم لێ بسێنە، کە دەبێتە ڕێگر لە خۆشەویستی تۆ. ئەمە دەڵێت و هەر لەوێدا کوڕەکەی لە نێو کۆشیدا سارد دەبێتەوە و گیانی دەردەچێت. نووری نەمر.